دوو نەخۆشی، دوو دەرد و ئافات کە هەردووکیان دەردی دڵن، ئەدەن لە دڵ. خۆشمانەزانین نەخۆشیەکانی دڵ ترسناکن، کوشندەن. ئەم دوو دەردەش ئەدەن لە دڵی ئینسان، بۆیە ئەبێ وریابین. یەکێکیان پێ ئەوترێ شوبهە، یانی گومان ئەویشیان پێ ئەوترێ شەهوەت ئارەزووبازی سەرچاوەی هەموو خراپەیەکن لە ئینسانە هێندە ترسناکن هەندێ لە زانایان وتویانە هەر کەسێک شوبهە و گومان وای لێ نەکا دینی بشێوێنێ و شەهوەتیش یەقینی لەق نەکا ئەوە باشترینی خەڵکە علەما ئەو پێناسەیان کردووە شبهە بریتیە لە تێکەڵبوونی حەق و بەتاڵ بە یەکتری خەڵک لە یەکی نەکاتەوە حرام و حەڵاڵ چاک و خراپ جایان نەیەوێت لە یەکی کاتەوە ئەوە زۆر مصیبەتە بەڵام ئەگەر بیەوێ بەڵام بۆی لەیەک نەکرێتەوە لەبەرئەوەی پێچراون بەیەکەوە چونکە شوبە شتێکە نە حەقی تەواوە نە بەتاڵی تەواوە وردەکاری ئەوێ وەک حەدیسەکە ئەفەرمێ الحلال بەین والحرام بەین حەڵاڵی تەواو دیارە حرامی تەواویش دیارە بەڵام لە بینیان ناوە بینەهما ئومور مشتبهات هەندێک شت هەیە شوبەی تایە لەوانەیە تۆ بە حەڵاڵی بزانی بەس حەرام بێ لەوانەیە تۆ بە حەرامی بزانی بەس حەڵاڵ بێ لا یعلمهن کثیر من الناس زۆربەی خەڵک نایان زانن لەیەکی ناکەنەوە ابن قیم رحمتی خوای لێبێ ئەڵێ شبه هاتوویەکە یەتە سەر دڵ کە نایەڵێ دڵ حەقی بۆ دەرکەوێ بەڵام شەهوەت بریتییە لە زاڵ بوونی هەوا و ئارەزوو بەسەر فەرمانبەرداری و ڕەزامەندی خوا یعنی ئینسان لە بینی دووشتا دووڕێیانێک لە بەردەمیایەتی یەکێکیان بریتییە لە جێبەجێکردنی فەرمانی خوا ڕازیکردنی خوا یەکێکیشان چوونە بە دوای شەهوت و ئارەزووە ئایا ئەو شەهوەتە مەسەلەی ژن و یەعنی جن دوو جنسەکەی پیاو و ژن بۆ یەکتری یا ئەوانە یا شەهوەتی ماڵ بێ یا هەر شەهوەتی زەعامەت و کورسی و دەسەڵات بێ کە لەو کاتا تۆ واز لە تاعەتی خوا و لە ڕەزامەندی خوا هێنا ڕوو کردە ئەوی تریان یانی شەهوەت زاڵ بووە بەسەرتا ئارەزوبازی ملیشکان دوی خوا پەنامان بایە خوا وە کەسێک پێوێتە ناو عەشقی حەرام وە کەسێک چێژ وەربگرێت لە مادە سەرخۆشکەرەکان فیزی پێوە بکە عرق ئەخوا ئەو شتە پیسانە ئەخواتەوە بەڵام کەیفی پێدێ و سەمای پێیەکا و ئەوانە یا کۆکردنەوەی ماڵ و سامان بە ڕێگەی سووخواردن ئەوە بریتێ لە چی لە زاڵبوونی هەوا و ئارەزوو بەسەر گوێڕایەڵی خوا و ڕازیکردنی خوادا خوا فەرمێمە حرامە مەیکە تۆ ڕۆی واز لە ئەو حەڵالەکەیەنی و حرامەکەەکەی هەروەها جارێکی تر ئیبن قەیم ڕەحمەتی خوای لێ بێ فەرمێ خەڵکی لە سێ دەرگاوە دەچنە دۆزەخ دەرگای یەکەم بریتە لە دەرگای شوبها کە مرۆڤ دووچاری گومان دەکا لە دینی خوا یەعنی دەرگایەک کە ئینسان زۆرێک لە خەڵک لەوێوە ئەچن بۆ جەهەنم دەرگای شوبهەیە شوبهە یەعنی واد لێیە گومانت لە دینی خوا بۆ دروسە بێ دەرگای دووهەم بریتە لە دەرگای شەهوت مرۆڤ وا لێەکە هەوا و ئارەزووی پێش ڕەزامەندی و فەرمانبەرداری خوا بخە دەرگای سێیەم دەرگای توڕەبوونە کە مرۆڤ تووشی ستەمکردن لە خەڵک دەکا سان کە توڕەبوو ئاگای لە خۆی نامێنێ نەعوذ بیلا جاری وایە کفرەکە جاری وایە بە ناق ژنەکەی تەڵاقەدا جاری وایە خەڵکە کوژێ ئەو سێ دەرگایە زۆربەی خەڵک لەو سێ دەرگاوە ئەچن بۆ جەهەنم پەنا ئەگرن بەخوا لە قورئاندا باسی هەردووکیان کراوە خوای گەورە فەرمێ فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض ئەی هاوسەرەکانی پێغەمبەر ئێوە ئەی ژنانی مسلمانان ئەی ئافرەتانی ئیمانداران ئێوە کاتێ لە ماڵ دەچنە دەر پێتان مەکوتن بە عەرزا بۆ ئەوەی خرخاڵ و شتی پێتان خەڵک ئاگادار کاتەوە و هەروەها بە جۆرێکیش قسە مەکەن سەرنجی خەڵکی ڕاکێشن کە گوێیان لە نەبرەی سەوتان بێ مەیلیان بێ بەلاتانە فلا تخضعن بالقول فیطمع الذی فی قلبه مرض جا دڵ نەخۆشەکە ئیتر تەماحت پێ بکا بێ سەر کاتە گیانت بە کوردی نازو نوک مەکە لارە و لەنجە مەکە بۆ ئەوەی خەڵکی نەخۆش و دڵ نەخۆش ئازارت نەدا ئەم فیطمع الذي في قلبه مرض ئەمە مەڕەضی شەهوەتە شەهوە دوای لەکە بێدینێک نییە لەوانەیە دینداریش بێ بەڵام چییە هەوا و ئارەزوو زاڵە بێ بەسەریا بە کافری مردن ئەمەیان نەخۆشی شوبهەیە منافقان گومانیان هەیە لە خوا گومانیان هەیە لە قیامەت و زینوبوونەوە گومانیان هەیە لە پێغەمبەرایەتی محەممەد المستەفا بۆیە ئەڵێ ئەوانە دڵیان نەخۆشە خوا ئەو نەخۆشیان بۆ زیاکە بەپێی کردەوەی لار و خراپی خۆیان ئەسڵی هەموو فیتنەیەک بریتییە لە پێشخستنی ڕەئی و بۆچوونی خۆت بەسەر شەرعدا، فیتنەی شوبهە. زاڵبوونی هەواش بەسەر عەقڵدا فیتنەی شەهوەت دروست ئەکا. فیتنەی شوبهات بە یەقین لە دڵ دەرەکرێ، فیتنەی شەهوەتیش بە سەبر لە دڵ دەرەکرێ. جێگیر بێ تەواو بێ و سەبری هەبێ شەهوەت چاری ئینسان ناکا ئیتر و بە کابڵبوونی بەسیرەت و یەقینیش فیتنەی شوبهە لە دڵ دەرەچێ ئەگەر ئینسان یەقینی تەواوی هەبێ بە دینی خوا بە ئایەتەکانی قورئان بە مەسائیلی قەبر و قیامەت ئەو کاتە هەزار هەتا لەشکری کوفر زۆر بێنێ بۆ ئیمانداران ئیمانیان بەهێزتر دەبێ تەسلیم بوونیان بەهێزتر دەبێ بۆ ئەوەی کەوا هەمومان بە تایبەتی گەنجەکانمان جوانەکانمان لە دوو نەخۆشی شەهوەت و شوبها خۆمان پارێزین و بە تایبەتی لاوان خۆیان پارێزن هەندێک ئامۆژگاری و هەندێک ڕێنمایی دەخەمە بەردەستان یەکەم ئامۆژگاری خوایە ئامۆژگاری هەموو پێغەمبەرانە ئامۆژگاری هەموو ئەولیا و علەمایە وەسیەت بە تەقوا ئوسیکم بتەقوە اللهی جل وعلا والتمسك بدينه تەقوای خوا متەقیبی ئەگەر تەقوات هەبێ تەقوا بریتییە لە چی؟ جێبەجێکردنی ئەمری خوا، دوورکەوتنەوە لە قەدەغەکراوی خوا. ئەگەر ئەوەت هەبوو لە شوێنێکا زۆرت بۆیە یەجعل لەه مەخرەجا، خوا لەو تەنگانەیە دەروت لێکاتەوە، ڕزگارت دەکا. لە شوێنێکا پێگیراوی کەم دەسی کەم نانی کەم گیرفانی خوای گەورە وەیەرزق و من حیث لا یحتسب لە شوێنێک و نانت بۆ نێرێ بۆی محتاجی بێدین نەبی دەست بە پشتێنی بێدینا نەکەی چەند جار باسمان کردووە زانایان باسیان کردووە تەقوا کابرا کە پارەی کرێکارەکە لەلای بوو کرێکارەکە ڕۆی پارەکەی نەبر کرێی ڕۆژەکەی خستیە ئیش بۆی یەک دەشت پڕ بوو لە مەڕووماڵات دوای هاتووە داوای کرێی ڕۆژانەکەی لێکرد وتی تۆ کێ وتی من فلانە کەسم کرێی ڕۆژێک پارەم لەلاتە وتی دەبڕۆ ئەو ئاژەڵایی تۆی وتی گاڵتەن پێەکەی من بەس پارەی خۆمە وتی تۆیە بیبە ئەڵێ دارێکی هەڵگرت وەڵایی یەک دانەی بەجێ نەیەڵا هەمووی برد دەی خوایە ئەگەر ئەوەم لەگەر لەبەر تۆ کردووە ئەوەم لەبەر تۆ کردووە خوایە لەم ئەشکەوتە ڕزگارمان کە ئەوی تریان کچە مامەکەی کە حەزی لێ کرد کە محتاجی بوو کە داوای پارەی لێ کرد لە گرانیەکە وتی وەڵی تا ئیجازەم نەدەی بە ئارەزوی خۆم لەگەڵ تا ڕابێرم ناودەمێ ناکرێ چۆن باوکو دایک مناڵ ئەمرن نامرن کەیفی خۆیان دوای محتاج بواتەوە بۆ لای وتی تو پارەکەم بەرێم چی بکەم بەڵام بەڵام وەختێکەوە ویستی نزیک بێتەوە لێی ئافرەتە ئیماندارەکە وتی بە کابرا وتی تەقیلا لەخوا بترسە شەرم لەخوا بکە ئەدبینێ خوا تەعدام لێ مەکە ئەو مۆرەی بە حەق نەبێ مەیشکێنە ئەڵێ کابرا ئەڵێ موچرکەی هات بە گیان ماوتم خۆت پێچەرۆ بڕۆ لە پارەکەش گردن ئازابێ دەی خوایە لەو حاڵا کە من خۆم گرت تعرضێ و ئافرەتەم نەکرد پارەکەیشم دایە لەبەر تۆ ئەگەر لەبەر تۆی خۆی ڕزگارمان کە ڕزگاریان بوو دوێنێ لە خزمەت مامۆسایەکا بووم لە سلێمانی هەروە باسی حاڵی میلەتمان کرد آخر هەندێک بەڕێز هەن ئەڵێن ئەم میلەتە خێری تیا نەماوە بەخوا هەمووی خراپە بەخوا بۆیە خوا وامان لێکا بۆیە ئەم زاڵمانە وا ئەکەن چی ئەکەن زۆر کەس هەیە وا ئەکا ئەسڵەن پەنا ئەگرم بەخوا لەم شوبهە و شوبهەوە وای لێ خەڵک بە بێدین بزانێ بە فاسق بە مشریک زۆر جار فتوا ئەدا کابرا ئەهلی مزگەوتە ئەڵێ وەڵا ئەوە مشریکە ئەوە مرتەدە ئەوە چی ئەوە خەتەرە منیش یەک دوو نموونەم گێڕایەوە بۆ جەنابی مامۆستا و وتی من نموونەیەکی زیندووم لایە وتی پیاوێک لە دێکەی من مەلابووم لێ لە شارە زور هات بۆ لام وتی مامەسە ئەمەیە تۆبە بکەم وتم تۆبەیەکەی یاخوا پیرۆزی بێ وتی ئەرێ وەڵا وتی وتم وەڵایی ئەبێ هەرچی حەقی خەڵکی لەلایە هەمووی بگەریتەوە بۆ خاوەنەکەی وتی وەڵای مامۆسا ئامادەم وتی هەزار و چوارسەد سەر حەیوانی هەبوو وتی وەڵایی یەک دانەی حەڵاڵ نییە مامۆستا هەمووی حەرامە وتی دەوەڵا بێبی گردۆ بۆ خاوەنەکەی تی ڕۆم نییە وتی دەوەڵاگە تۆبەیەکە بێ بیبیت تۆ وتی وەڵایی لە گوێتەکەم وتی وەڵایی گاڵۆکێکی هەڵگرت ئەو ڕانە 1400 سەرەی دایە بەر بردی بۆ دێیەکی تر کە وەختی خۆی لەوێ لە حاڵەتی چەکداری و ئەمانە دزی کردبوو مەڕێک دوان دە دەی هێنابووی ئەم لا هێنابوو ئەو لای نابوو ئەوەنە زۆر بوو بوو بە 1400 سەر دەرگای ماڵی کابرای کردبووی وتی سەسلام عادێکتی عادێکە سەسلامتی فلانە کەس من وەختی خۆی نەفام بووم بێ عەقڵ بووم بێ دین بووم دزیم کرد لە ماڵی تۆ ئەوەنە و ئەوەنە مەڕم بردی ئێستا وەڵڵاهی ئەو هەزار و چوار سەد سەرە هەمووی تۆیە تخوا گەردنم ئازاکە ئا لەم شارە زورە لە خواری هەڵەبجەوە دوو دێن لە خوار هەڵەبجەوە لەو ناوە حەز ناکەم ناو بەرم وتی، ئەو کاک حاجیەی کە خاوەنی حەیوانەکان بوو، ئەم چوو بۆ ماڵی داوای لێبوردنی لێکرد، وتی، باشە تۆ دانیشە، وتی، ڕۆشت لە حەیوانەکانی خۆی ئەوانەی ئەسڵەکان لە ماڵەوە، وتی، یەک شەکی سەر بڕی، کردی بە شایی، وتی، یاخوا پیرۆزی بێ تۆبەکەو، یاخوا پیرۆزی بێ تۆبەکەو، وەڵا هەمووی گەردن ئازابی یەک دانەیم ناوێ. یەک دانە لەم هەزار و چوار سەد سەرمەڕەم ناوێ یەک مەڕیشی سەر بڕی شەکێک لە خۆشیەوە تۆتە بۆ کردو ئاوا گەڕاویتەوە بە لای خوا ئەم ئەم میلەتە پێویستی بەمەیە من جارێکی کە گەڕاومەتەوە لە باریکە بووم ساڵی نەوە و سێ و ئەو ناوە پیاوێکی بەڕێز بە تەمەن بوو ڕۆژێ گرتمی وتی ماوەسا وتم بەڵێ وتی وەڵا نۆبەنێکی گەورەم کڕیوە گایەک نۆ هەزار دیناری سویسریم پیاوە ئەیکەم بە قوربانی دووسێ ڕۆژی ما بوو بە قوربانی ئادابی قوربانیەکەم پێ بڵێ پێم وت دوای ئەمەم باس کرد نەفرێکم لە لابوو تۆزە تەبیعەتی تندڕە بوو وتم ئەو پیاوە شوعی بوو کە ئەو گایە کڕی بوو بە 9هزار دینارتی جابار بیکڕێ وەڵا نوەسەیشی پێ بە هەرخوا لێی وەرناگرێ وتم وەڵاهی وەڵاهی خوا لێی وەرەگرێ وەڵا ئەمەی ئەسڵە ئەمەی دینە کە لە ناخیەوە هاتووە ئیمانی هەیە لە قیامەتە ئەم وڵاخ ئەم گایە ئەبێ بە سەفینەی نەجات وەڵی بیر و باوەڕەکەی ئەسڵ نییە کە شوێنی کەوتووە لەوانەیە بە دژایەتی دەرەبەگ و شێخ و مەلا خەڵەتان بێتیان تۆ بۆ هەر ئەی نێری بۆ جەهەنم ئەی بۆ وە ناڵە ئیشاڵا خوا لێی وەرەگرێ جا خەڵکینە بەڕێزان ئەبێ ئاگامان لە خۆمان بێ ئەبێ وریابین ئەبێ بزانین خی گەورە و پەروەردگار تۆبەی ئەوێ لە ئێمە ئەم میلەتی کورد و عێراقا ئیساوە لە عێراقا سەوتی نەمانەزان نزیکەی سێسە و دە کەس کوژراوە پانزە هەزار کەس بریندار بووە. ئەو ساڵەش لە حەڤەی شوباتەکانە لە کوردستان زۆر کوژران. ئەی باشە بۆچی خەڵک کۆڵ نادا؟ بۆ واز نایەنن؟ ئێستا ئەوەی کەوا بیست و ئەوەنە ساڵە لە عێراقە حکوومەتە لە 2023ەوە تا 2009 16 ساڵە حکوومەتن لە عێراقا ئەوانە ئەڕۆن لای خۆپیشاندەران ئەڵێن ئێمە لەگەڵ ئێوە ئێ بابە تۆ دزی تۆ بردو پارەی عێراق تۆ وێرانی کرد پارە عێراق وڵاتی عێراق ئیسا لەم لەگەڵ مەڕا شینەکە و لەگەڵ گورگا گۆش دەخوا ئەوە یارێمی کوردستان بەس ئەگەر دینیان بوێ ئەگەر قیامەتیان ببێ ئەگەر باوەڕیان بە تۆبەکردن هەبێ ئەبێ حەق بگێڕنەوە بۆ خاوەنەکەی بۆ میلەتەکە وەڵڵای خوا ئەمان گرێ بە خراپ بڵێن باش بە پیاوی خراپ بڵێی باش خوا ئەو گرێ بە پیاوی باشش بڵێ خراپ وەڵڵای خوا ئەو گرێ ئەم ئەم کار بەدەستانەی ئێمە ئێمە ئەگەر خۆمان هەمومان میلەت میلەت هەمووی تۆ ببکە هەمووی بگەڕێتەوە بۆ لای خوا بەو جۆرەی کە باسم کرد بەو نمونانەی باسم کرد لە شەهوەت خۆو بپارێزی لە ماڵ خۆو پارێزی لە گەندەڵی خۆو پارێزی تەماع نەکەیتە دراوسێکەت میراتی خوشکەکەت تۆ ئەگەر چاک بی بالله العظیم خوا مەسئولی چاک بۆ ئەنێرێ بەس ئیسا بووە بە قولەتەین تێکەڵ بووە ئەم دەسی نایگاتێ ئەگینا لەوانەیە لەو زیاتر قولبا ڕەوانەیکە کابرا دزیەکە بیرە نەوتی هەیە باشە ئەوەی لای من کاک فڵان و کاک فیسار پارەی هەیە ئەچێ تەنکەرە کڕێ دە تەنکەری هەیە بەڕێوە ئەم نەوتی دزێ ئەنێرێ ئەنێرێ بۆ ڕووسیا و بۆ ئێران و بۆ تورکیا خوای جان ڕەحمان پێ بکە یا رب العالمین ئەوە خوای جان ڕەحمان پێ بکە یا رب العالمین خوای دەتی زاڵم ڕزگارمان کەی خوای حکوومەتێکی عادلمان کورە مردوو مرێ تۆ زاڵمی نەک پشتیوانی زاڵم تۆ هەر خۆو زاڵمی ئیمام ئەحمەد پێی فەرموو وتی ئەی کێ ئەی کێ پشتیوانی زاڵمە فەرمی ئەوەی قەڵەمیان بۆ دادا ئەوەی مرەکەبیان بۆ دروستەکە ئەوانە پشتیوانی زاڵمن ئەوەی چەپڵەی بۆ لێ ئەدا، ئەوەی بژی بژی بۆ ئەکا، ئەوەی دەنگی بۆ کۆ ئەکاتۆ، ئەوە پشتیوانی زاڵمە. لەبەرئەوە بێ ئاگامان لە خۆمان بێ وریا بین. شەهوەت دەوری داوین. زوینە للناس حب الشهوات من النساء والبنین. ئەو کەناڵانەی کەوا سێ سەد چوار سەد حەڵقە بڵاوەکەنەوە لە ناو میلەتی کوردا. نە ئەسڵی هەیە و نە ئەساسی هەیە بێ شەرەف کردنی ئەم میلەتە ژن چۆن خیانەت لە مێردەکەی بکا برا چۆن خیانەت لە براژنەکەی بکا دراوسێ چۆن خیانەت لە دراوسێکەی بکا کوشتن بڕین فێری ئەوەمانەکەن ئێ حکوومەت و کار بەدەست بۆ لە خوا ناترسن بۆ ئەم کەناڵانە ناگۆڕشتی باشی تیا دروستکەن تیا بڵاو بکەنەوە دانانی ئەم هەموو بەرنامە بەرەڵایی کەوا لەم وڵاتا هەیە زۆرکردن لە کچی خەڵکی بڵێ وەڵا بێ پانتۆڵ لە پێکەی واللهی پانتۆڵ لە پێکردن شەرعی نییە واللهی میلەت غیرەتی تیاابێ باوکەکان غیرەتمان تیاابێ یەک مناڵمان بە پانتۆڵۆ نارێنین بۆ مەکتب با هەمومان نەخوێنەوار دەرچین با ئەو حکوومەت و وەزارەت و داروبەردە ئەفەرمێ لە دوای ئەوان چینێک هاتن نوێژیان فەوتان و شوێنی شەهوەت و ئارەزووبازی کەوتن ئەوانە خوایان خاتە غەی غەی شوێنێکی سەختە لە جەهەنما وەکو وەیل وەکو سەقەر بەرەڵاییە، ئازادی نییە. بێ حورمەتییە، ئازادی نییە. کورد فرۆشتنە، ئازادی نییە. درۆ کردنە، ئازادی نییە. تۆ نێرگەلە ئەخۆی بۆیە لەسەر جادەکە ئەیخۆی. تۆ عرق خۆی تەوە بۆ لەسەر جادەکای خۆی بۆ ناڕۆی لە شوێنە بیکەی بە قوزەڵ قورتی کەس ئاگای لێو نەبێ و نەوبینێ نا ئەوێ بیبیبن فیزی پێواکە خەڵکیش بە دزی وەڕا بۆ مزگەوت بەڵکو نەیبینن شەهوەت ئاگاتان لێبێ پێغەمەری خوا فەرمێ هەر کەسێ ئەوەی وا لە بینی دوو لێویا کە زمانیەتی ئەوەی وا لە بینی دوو لاقیا کە عورەتێتی هەر کەسێ زەمانەتی ئەو دوانم بۆ بکە زەمانەتی باشتی بۆکەم یعنی بە زمان نەحەقی نەڵێی بە عورەتیش حرام نەکەی پێغەمەری خوا فەرمێ و کەفالەتی بەهشتی بۆکەم خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا عاقیبەتمان خێر بکا خوا ئیسلاحی حاڵمان بکا خوایە بەزەیت پیامانە بێتەوە خوای هیدایەتمان بی خوایە ئەم میلەتە هۆشیار کەیتەوە خوایە لە خەوی غەفڵەت خەبەرمان کەیتەوە خوای کاربەدەسانی ئەم میلەتانەی مسلمان خوای بیانینتە سەر هێڵ بیان گەڕیتەوە بۆ لای دینەکەت چاکیان کەی خوای ئەگەر چاک نابن خوایە پاکیان کەی و لە کۆڵی میلەتانیان کەیتەوە